کاسێتی نۆیەم لە دیوانی قانع لە کۆکردنەوەی بورهان قانع دیوی دووەم لە لاپەڕە سێ سەد و بیست و یەکەوە گوڵی خاکی وەتەنی کوردی خەزانی نابێ چونکە هێندە پڕ بەرهەمە دەخڵ گرانی نابێ وەکو خەڵکی لە کنێمە دەگەڕێن بۆ پارە کورد بە سایەی وەتەن دەردە گەڕانی نابێ هەر کەسێ پارەی هەبێت دێت بە سەمەر لێ یەکڕین کێ دەڵێ ئەم وەتەنە زێڕ و قەرانی نابێ پێی بڵێ بەو کەسەیی وا دوژمنی خاکی وەتەنە کوڕی غەوز بێ بە یەقین دین و ئیمانی نابێ. بۆ جێماوی خۆی پیشەی گریان بێ بۆ گەل و هۆزی قۆچی قوربان بێ لە ڕێگەی خەبات ڕاست و ڕەوان بێ لە تێکۆشیندا بە بێ وچان بێ کوڕێکم ناوێ بێ کارە وەک من نەوێرێ بڕوات بۆ جەنگی دوژمن سەڵکا و داچڵەکێ لە دەریای بێ بن بیری بخاتە سەر کچۆڵە و ژن هەموو خەباتی بۆ بەرگ و نان بێ. کوڕێکم ئەوێ کە کوڕی قۆز بێ خاکی نیشتیمان لە لای پیرۆز بێ هەوڵ و تەقەلای بۆ بەرزی هۆز بێ خۆشترین جەژنی جەژنی نەورۆز بێ خزمەتگوزاری گەلی کوردان بێ. کوڕێکم ناوێ ڕۆندا لەسەری چەپکە گوڵ بدا لەبەر کەمەری کۆڵانە و کۆڵان هەر وەک سەرسەری بسوڕێتەوە لە شوێن مشتری گرێی دڵەکەی داخی کچان بێ کوڕێکم ئەوێ دەست بداتە شیر چاو نەتروکێنێ بەرامبەر بە تیر خەمی وڵاتی دەرنەکا لە بیر بە هەڵمەت لاو بێ پیر بێ بە تەگبیر لە نەوەی کاوە و شای کەریم خان بێ کوڕێکم ناوێ شێت بێ بۆ دۆلار ڕووبکاتە دەرگای پیسی ئیسیعمار بۆ چڵکاو خواردن بێ بە خزمەتکار پێکەوە بنێ هەیوان و تەلار کەری ژێرباری مام کەپیتان بێ کوڕێکم ئەوێ وریا و زانا بێ ڕۆژی تەنگانە زۆر بە توانا بێ لە ڕێی نیشتیمان سەری دانا بێ ئەگەر وا نەبێ لەگەڵ مانا بێ مردن و ژیان لە لای یەکسان بێ. ڕەسمی سەرداری عەزیزم ڕەسمی سەرداری بە قەسر و بارەگا نابێ بە سەرفی دەوڵەت و ماڵە بە مفت و مەرحەبا نابێ نە هەر کەس عەقڵی خۆی تێکدا ئەبێتە عاشق و مەجنوون کە شینی بێ غەمی لەیلی بە ڕووتی و بێ نەوا نابێ نە هەر کەس پێکەنی ئیتر گوڵی گوڵ خەندەرانێکە هەناسەی عەتری گوڵ خونچە بە بێ سروەی سەبا نابێ نە هەر کەس پارە کۆکاتۆ دروستە پێی بڵێن نەشراف کە خواجە مووشی بالۆر بێ بە پیاوی خودا قەت نابێ کەشیدەی پشتی مام حاجی کە داوە بۆ گەلی لادێ بە ئەسبابی نەجاتی مەحشەر و ڕۆژی جەزا نابێ بڵێم چی پیری بڵێم چی پیری پێی وتم وا چاکە بیزانیت کە ڕیشی بێ عەمەل هەرگیز لە بۆ ئیشی خودا نابێ لە ناو ئەم هۆزە بەدبەختە لە سەد حەفتای فڵاتوونە کەچی ئەم خۆرە خۆخۆرە بە دەستی کەس دەوا نابێ براکەم فەیلەسوفی وا ئەزانن سەرنتاشینە ئەگەر تەرکی خەوو خواردن نەبێ غاندی وەها نابێ لە سایەی هیمەتی ژینە کە قانع ناوی وا بەرزە ئەگەر نا ئەم خەیاڵاتەی لە لای کەس ئاشکرا نابێ. پێنج خشتەکی خوا کوا ڕۆستەمی ئەمڕۆ سەری خوێن خۆری بشکێنێ خوا کوا ئاگرێکی وا کە پیاوی بەد بسووتێنێ پزیشکێکیش نەبوو جارێ کە دەردی دڵ بفەوتێنێ سرم ناوێ کە فیزی بەگلەری و سەرداری بنوێنێ دەمم ناوێ کە تیکەی زلزلی تەنهایی بگلێنێ لە ساتاکەی لە ناوگەلدا درۆ و فیشاڵە نوێنی ئەگەر خایەن بە هۆزت بی بزانە قابیلی جوێنی لەبەر قازانجی خۆت بۆچی دڵی بێدەستە ڕەنجێنی خوا ئەو چاوە هەر کوێر بێ کە چاو بۆ خەڵکی هەڵبێنێ تەماشای شیوەنی من کە ئەخوێنم هەروەکو قمری برا ئەم شینە بۆ تۆیە کەوا بێجێگە و بزری دەسا هاودەردی دڵ فەرم و لەگەڵ من تۆیش بە کوڵ بگری لە کۆتی حاکما ڕەبی بمێنێ تا دوا عومری قول و قاچێ کە بۆ هاواری خەڵکی سستی بنوێنێ ئەوا گەل پاکی سەرکەوتن بە جێ ماوین لە ناو جێدا وەکو بێ هۆش ئەسوڕێینۆ لە شاران و لە ناو دێدا ئەمە گەردوون بە ئێمەی کرد دە پەندی وا بە سەر کێدا وەرە بنواڕە کاکم لافی خەمخۆری منی لێدا کەچی بۆ تاکە یەک ئانە سەری سەد وەک من ئەشکێنێ. برا من سەرزەنشتی تۆ ئەکەم ساتۆش بە هەر جۆرێ بزانە هۆزی بێدەست نیت لە ڕووی گێتی تەواو زۆرێ. دڵت پاک بێ لەگەڵ هاودڵ سپید سووری ڕەشی گۆرێ نەبوو دەستێ لە کوردستانەدا جارێ بە خەمخۆرێ کە پشتی بێ سەر و پێیی بە دڵسۆزانە بخورێنێ ئەوا بەم جۆرە ڕابرد و لە دەست و عەمری فەوتاوم لە بیری یەکێتی گەلدا تەواو سووتاو و برژاوم کە چۆن ناوڕێم چووە سەر کەل لە بن کەلدا بەجێ ماوم نیزامی عالەمی هێندە بە لاری دێتە بەر چاوم ئەگەر سەد جارە پینەی کەم هەپچڕێ و تازە نامێنێ ئەوەی دڵپیسی نیشتیمانە خوا سابەردی لێ بارێ بە پارە و دەستەڵاتی خۆی نەبوو جارێ بکا کارێ ئەزانم هیچ بە هیچ نابێ بە هیچ نابین بە هیچ بارێ مەگەر دەستی تەبیعەت وەرگەڕێ بیخاتە سەر بارێ کە ڕیشەی ئەهلی ئەم عەسرە بە دەستی جەور دەربێنێ دەبانووکی قەڵەم ئەمڕۆ بنووسێ و هۆشێ پەیدا کە بخاتە مێشکی لاوان و سەراسەر گەنج شەیدا کە هەزار وریای وەکو وریا بە جارێ شۆر و غەوغاکە لە پاشان دایکی ئەم خاکە کوڕێکی تازە پەیداکە ئەویش تێکۆشێ وەک قانع براکانی بلاوێنێ. پێنج خشتەکی لەسەر شاری خاتوو خورشید. کچ کە کەوتە چواردە ساڵە هەر کوڕی لاوی ئەوێ پەرچەمی چین چین و لول و ئەگریجەی خاوی ئەوێ پەلکەی شۆڕ و درێژ و زڵفی قرتاوی ئەوێ هەندێ کچ بێتە جەبە سوراو و سپیاوی ئەوێ مێخەک و عەتر و بخور و سێوی نەخشاوی ئەوێ. بێ ئەوەی ئیشێ بکە خاو و خلیسک و مانووە بۆ وەڵامی دایک و بابی پڕبەهانە و بیانووە دەوریەی کۆڵانەکان و حەسحەسی سەر خانووە بیر لەوە ناکاتەوە ساڵێکی تر کەیبانووە دائیمە سەیر و سەفا و بەزم و شەو ڕاوی ئەوێ قەت دڵی ڕاناچڵەکێ بێژێ لە لای پیاو تاڵە بم بینێتر مەسئولی ئیش و تەربیەی مناڵە بم دەستە پاچەی ناو ژنان و بێ بەها و بێ حاڵە بم ناڵێ من بینێکی تر کوێخا و سەرۆکی ماڵە بم ئەو کەسانەی وا سەرۆکن عەقڵی گونجاوی ئەوێ. دائیما هەر هەوڵەدا بۆ تەوک و گوڵ بیدا لەسەر دەرکی لێ قایم بکەی جا سەر لە کون دێنێتە دەر هەر خەریکی هیچ و پوچ و ئیشی بێ جێگە و سەمەر هەر ئەڵێ بە خوا کراسی سوور نەبێ نایکەمە بەر ژێر چەناخە و کرمەک و گوارە و کلیل چاوی ئەوێ زۆر کچی وامان هەیە ئایا لە دێ یاخود لە شار سەیرەکەی چەند شۆخ و شەنگە جوانە وەک دەنکی هەنار خاوەنی زانین و بیر و کانی ناموس و ویقار هێندێکیش دڵمردەیە و ژیرە لەسەر هەر ئیش و کار تف لە زەرق و برقەکات و شۆرەت و ناوی ئەوێ ڕۆژ لە ڕۆژ ئیشکەرتر و زاناتر و پڕخێرتر ئەبێ ڕۆژ لە ڕۆژ ئیشکەرتر و زاناتر و پڕخێر ئەبێ بۆ جوانیش دەم بە دەم هەر وەک گوڵی زەنوێر ئەبێ دەربەسی شوونایە ئایا زوو ئەبێ یا دێر ئەبێ هەر تەماشای دەستی دایکی خۆی ئەکا تا فێر ئەبێ پاش هەموو عەقڵ و شعوورێ خزمەتی پیاوی ئەوێ هەوڵەدا بۆ پیاوی ژیر و تێگەیشتوو و خوێنەوار، چابوک و بێ فیز و ئیشکەر کاسبێکی بێ دەمار. دوژمنی قڕ کا بە نرکە هەر وەکوو شێری شکار. نانواڕێ بۆ کوڕێکی قنج و قیت و مشکی لار. پیاوێکی پڕ هۆش و بیر و خاوەنی ناوی ئەوێ. نانواڕێ بۆ یەکێکی سەرسەری و بێ ئیش و کار نایەوێ گەنجی تەمەڵ بێ و دەست سپی بێ نایەوێ گەنجی تەمەڵ بێ و دەست سپی بێ و زار و خوار یاخۆ مایل بێ بە ئارەق یان حەشیشە یان قومار نایەوێ مێردی گەزەندە و پیس بێ هەر وەک کوێرە مار کاسبێکی گورج گۆڵ و بێ بەن و باوی ئەوێ. ئەی کچم مامان بفامە ئابڕوی خۆت بۆ ئەبەی بۆ بەناحەق خۆت لە پێش چاوی هەموو گەنجێ ئەخەی دەوری تێکۆشین ئەمڕۆ تۆش وەرە تێکۆشە دەی سەیری خورشید کە کچم ئەمجا ئەزانی چی ئەکەی چون حەیا و ناموسی خۆی و هۆزی فەوتاوی ئەوێ باخەوانی باخ. باخەوانی باخی دولبەر خۆشترە نەک سەروەری سەیری بازاڕی زەمانە خۆشترە نەک قەیسەری بۆ دڵێکی بێ گرێ یاخۆ دەروونی بێ خرۆش هیچ نەکەی ئیلا تەماشایی کردگاری داوەری پیرەزاڵێکە زەمانە سەد هەزار مێردی هەیە ڕووسپی خوازبێنی ناوێ خۆی ئەچێ بۆ موشتەری لاوی کوردم دەستە داوێنی کەسی وەک من مەبە بۆ خەیاڵی هیچ و پوچ و هوڕ ڕەوشتی سەرسەری لافی مەردی لێ مەدە تا دەست لە دنیا بەر نەدەی سەیری عیسا کە بە ڕووتی کەوتە سەر پێغەمبەری ماڵی دنیا دەوری داوی پیاوەتیت بۆ ناکرێ بەندی گژنیژەی تەڵایە مۆری ناو ئەنگوشتەری سەراوی ئازاد ساقی نامە لە ساقی بە حەقی پیاڵەی شەراب بە جەرگی پڕوزاوی هەر وەک کەباب دەروونم لە خەم کەیلە کەللەم لەتەم جگەر پڕ لە زووخاو و دڵ پڕ لە خەم لە بن قەڵبەز و شاخ و تافا چنوور لەگەڵ بەرزەلنگ تێکەڵ و خوار و ژوور کەمەر گوڵگوڵ و بەر کەمەر ئاڵواڵ نمیشە و نمە بێ دەغێڵە و زەڵاڵ وەنەوشە بە گەردنکەشی وەک هەتیو دڵۆپە لە ئەشکەوت وەک شووشە زیو چەمەن سەوزەپۆش و چیا زەرد و سوور بریقەی سەراوان هەر وەکوو بلوور. دەساقی بە میحرابی هەردوو برۆت بە ناز و گرشمەی دوو چاوانی خۆت ژمارەی پیاڵەم مەکە تا بەهار نەچێ با بچێتە هەزاران هەزار سەرم مەست کا با سوڕی مەستانە دەم دەمم تەڕ کە با نوتقی مەردانە دەم بڕێژم بەسەر خاکەدا سیم و زەڕ بنێژم بەسەر بەردەدا سەوڵی تەڕ کار کەس لە سەوڵم گوڵێ بۆ بکا وەیا پارەیێ زێڕ و زیوم ببا لە مەستی هەڵی سێنم و بێتە باڵ بە فڕکە لە فڕگە هەتا نوکیاڵ بکێشم قەڵەم وەک پەڕی جوبرەئیل فوارەی تەڕی نیکتە وەک سەلسەبیل بنووسم سەراسەر بە یەک داستان لە ئێمە هەتا خیڵقەتی جنجان. لە ساقی بە حاجەت ڕەزی لانزار بە زەردی خەزان و بە سەوزی بەهار من و خۆت و مەجلیس بەمەی داگرە کە مەستی لە سستی گەلێک چاترە دوو گوێم پڕ بکە پەی پەی لە قەهقاهی جەم شەکردە وەکوو تووتی بێمە کەلام شەرابێ کەرم کە پیاڵەی بلور. نەوەم پشت بە پشت مەست بێ تا نەفخی سور. ئەگەر سەرخۆشم کەی بە دوو جامی مەی، ئەڕێژم حیکایاتی جەمشید و کەی. دە ساقی بە خاتر شەرابی دروست، بە نەشئەی سەری لاوی میللەت پەرست. هەتا چنگ و چەنگاڵی شەهبازی مەرگ لە سینەم سەری هەڵنەداوە لە جەرگ بڕێژە لە بارانی مەی سبح و شام زڕەی ئیستیکان و جەلاجیلی جام وەها سەرخۆشم کەی بە سەیرانی گوڵ لە مەستیم سەد مەرگ مات و خەجڵ. دە ساقی بە سەر گەردی سەرپەنجەکەت بە گۆزەی بلورینی پڕ گەنجەکەت بڕێژە و بگێڕە و بنۆشە شەراب بە ناڵینی عود و بە زیکەی ڕوباب وەها بمکە ئاگام نەبێ قەت لە خۆم کە خەم هات بە سەربەستی من خەم خۆم چ خۆشە بە مەستی بناڵێنی شەو چ خۆشە نەترسی لە ئەم یا لە ئەو چ خۆشە لەگەڵ کۆمەڵە ئاهەنگ و ساز چ خۆشە لەگەڵ دولبەرە وردە ڕاز بە گەرمی سەرم با بسووتێ وڵات بە شۆری دڵم شێتەکەم کائینات سەدایێ بخوێنم بە سۆزی گرین مەلایەک بڵێن سەد هەزار ئافەرین لە ساقی بە عەشقی سەری پڕ هەوەس بە یادی برۆی سەوت و چاوانی مەس کەرەم کە پیاڵەی گوڵی زەڕنیگار هەتا فرسەتە ماوە وادەی بەهار کە فەوتا بەهار و نەما نەستەرین من و بولبولیش دێینە سەر زار و شین ئەمن هەر ئەگریەم لەبەر داخی دڵ ئەویش هەر ئەزبڕێنێ بۆ بۆنی گوڵ ئەمن هەر ئەگریم لە بەرداخی دڵ ئەویش هەر ئەزیڕێنێ بۆ بۆنی گوڵ ببارێنە بەحری سەخا و کەرەم لەسەر دەرکە میحنەت لە دڵ دەرد و خەم لە ساقی خواحافیزی نازەکەت سەر و ڕۆح پێشکەش سەدای سازەکەت بخوێنە بەدەم نازەوە فەرد فەرد لە بەردەفری هیجران و تەسکینی دەرد کەرم کە بە فدیەی قەزای باخەوان کە مردم وەکو شێخی سەعدی قەدیم لە ژێر خاکەدا ئەبمە عەزمی ڕەمیم نە ئێستە ئەزانن کە من چیم کێم نە کەس قابیلە پێ بنێ جێگە پێم ئازیز هیلاکم ئازیز هیلاکم ئازیز هیلاکم وەک تەیری زامار غەڵتانی خاکم پێچە دەم وەگمار تەواو خەم ناکم بێبرا و بێقەوم بە تەنیا و تاکم ئاخ یاران لە کوێن بۆچی بێدەنگن بۆ نایەن بۆ لام هەڵبەت پێلەنگن هەی داد هەی بێداد کوانێ یارانم کوانێ براکەی جاری جارانم وەتەن کوا نەسیم عەتر ئامێزەکەت کوا خاک و خاشاک عەمبەر بێزەکەت بێ قەوم و عەشرەت بە بێ برا خۆم بێ هاو دەردی دڵ پشت و پەنا خۆم قانع بە کردەی چەرخی چەپ گەردە چەند هەزار وەک تۆ هەناسە سەر لەش. ماڵبەشکردن لەگەڵ براکەم براوا باوکمان ڕۆیی بە ڕەحمەت چاک نەجاتی بوو لە دەرد و زەحمەت باوک بۆ هیچ کەس نامێنێ تا سەر کوڕ ئەو کوڕەیە لە کڵ بێتە دەر مەسەلەی مەشوور برامان برایی بەڵام بەو شەرتە کیسەمان جیایی ماڵەکە بەش کەین بێ مەلا و قازی یەک لە یەکتری چاک ببین ڕازی ئەو هێسرە شێتەی جووتە وەشێنە دابنێ بۆ من هیچ دامەمێنە ئەو پشیلە جوانەی پڕ خەت و خاڵە چش با بۆ تۆ بێ ڕەونەقی ماڵە ئەو جووتە مانگای زل و زۆر خۆرە کە یەکێ شینە و یەکێکیان بۆرە بۆ من دوو مریشک لاری و هێر ئێلکەکەر دابنێ بۆ خۆت بە بێ دەردی سەر. ئەو ماینە پیرەی زین هەڵپچڕاوە مەرحومی باوکم بۆ منی داناوە بەشی تۆ لەسەر ئەم ماینە نییە باوکم فەرموویە خەتای من چییە مس و مەسینەی لە ژەنگا پوا و دای بنێ بۆ من لە ساغ و شکاو کیتەڵە و گۆزە دیزە و دەرخۆنە هەمووی بۆ تۆ بێ لە تازە و کۆنە. قەت پارە نادەی بۆ سپی کردن مزگەر ناناسی تا ڕۆژی مردن زرنگەی مەنجەڵ زەحمەتی سینی لە خوام گەرەکە تۆ قەت نەیبینی ئەو ئاوە ساردە لە ئەو جەوەنە دایبنێ بۆ خۆت هەر پێی پێکەنە ئەو هیزە ڕۆنەی کوڵک و مودارە دابنێ بۆ من چارم ناچارە لە دەرگای حەوشە تاوەکو سەربان دابنێ بۆ من سەرپا کۆدەکان ئەمما لە سەربان هەتا ئاسمان هەمووی بۆ تۆ بێ بێ کەسری و نوقسان هەردووکیان بۆ من گاسوور و گاڕەش دوو سەگمان هەیە بۆ تۆ لە جێی بەش نە کای بۆ بێنە نە جێی بماڵە هیچ ئەرکیان نییە ئەو دوو گەماڵە شەو تا بەیانی بە زوو تەوەڕن حەلەلیان لێکەی سک پیاوە دڕن برا وا ماڵمان تەواوی بەش کرد هەموو بە زیاد و بەشی خۆتت برد الحمدللە بە بێ دڵیەشان جیابووینۆ لە یەک بە سەهل و ئاسان هەرچەند مەغدور بووم بەشی تۆ زۆرە لە بەرتانەی عام ڕازیم بەم جۆرە با خەڵکی نەڵێن بڕوانە حاڵی تەمای کردە برای مناڵی. منونان ئەی نان بۆ تۆیە شەڕی برایی ئەی نان بۆ تۆیە ئاژاولەی جیایی بۆ تۆیە برا برا ئەکوژێ لە ڕووی مەیدانا مێشکی ئەپشێ بۆ تۆیە دونیا کەوتە گیروداد بۆ تۆیە تۆرا دایک لە ئەولاد بۆ تۆیە باوک فرزەند دەرئەکا کوڕی خۆی دووچار سەد خەتەر ئەکا بۆ تۆیە جەردە ڕێگەی قەتعەکا کۆڕەی زیکری شێخ بۆ تۆیە ئەی نان زامی دڵ بۆ تۆ بەسۆیە ئەی نان هەوڵ و تەقەلای پاشا بۆ تۆیە ئابڕوو چوونی گەدا بۆ تۆیە ئاسنگەر بۆ تۆ پیک ئەوەشێنێ زارع بۆ تۆیە ئارەق ئەڕژێنێ هەر کەس نانی بوو ئیمانی هەیە ڕوو سووری مەجلیس دیوانی هەیە ڕێوی نانی بێ شێری تەواوە شێر نانی نەبێ پشتی شکاوە. ڕەشبەڵەک لە جەژنی لادێدا کوڕگەل وا دیسان ڕۆژی شادیە بەزمی هەڵپەڕکێ و دڵازادیە چرپەی گەورە کچ ڕوو ئەکاتە ماڵ و ئارایش دەکا بە لفکەی دەسماڵ چارەکەی خامە کە کاتە کۆڵی خەرخاڵمەچەکی چەشنی سەهۆڵی ملوێنێک لە مل لوولە لەسەر دڵ چاو پڕ لە غەمزە ڕوومەت تۆپی گوڵ قەف قەف زوڵفی ڕەش پێچ و لوول وەک مار تێکەڵ لاچە ناخ لەسەر تا بە خوار برقەی بەرچاوە و زرنگەی کڵاوزەڕ ئەگری جێی قرتاو وەک ڕێحانەی تەڕ ورچەی گوارەگوێ زریکەی لاگیر هاڕەی پڵپڵە و سڵسڵە و زنجیر شۆردکە و کەمەرە هەیاسەی پشت گۆیە خەتا خوار جوانترین لە گشت کەوشی یەمەنی ڕەوشتی لادێ لە هەڵپەڕکێدا کە هەر خشپەی دێ کوا تۆزێ ئاڵ کراس مەیلەو سوور سرکەیی کۆڵی بەرقە دا لە دوور سوخمەی نارنجی گۆ و دەڵەک پێوە لە ژێر سوخمە دا دوو شەکرە سێو. کوا و پانتۆڵی لە فاسۆنی جوان فەقیانەی دوو گەز ئەخاتە سەر شان دەمانچە لە پشت فیشەک لغ لە مل دەمانچە لە پشت فیشەک لغ لە مل تەزبێح کارەبا تۆزێ دەنک زل خەنجەری دەبان کالان تەواو زیو نەخشین کراوە ئەم دیو ئەو دیو دەسە سڕی ئاڵ لفکەی بەر کەمەر سووچی دەسە سڕ سەر مشتووی خەنجەر. کڵاوگرونی گرێچن تەواو لفکە لە لاشان مشکی تێکەڵاو کوڕ و کچ لەویا تێکەڵاوە بن، هەموو بۆ سارایی لا ماڵانە چن ئەو کچە جوانە و ئەو کوڕە قۆزە دێننە کایە جەژنە پیرۆزە بە دەم پێکەنین ئیشارە لە چاو و یەک بۆ یەکتری ئارامتیانەما و کاتێ زوڕناچی کە ئەیان بینێ هیچ بیر و هۆشی لە لا نامێنێ کاکەی دەهۆڵ کوت دەهۆڵ لە سەر دڵ ئەو لە زوڕناچی چاکتر دێتە کۆڵ بە بێ پێ وتن سا تف لە گۆچان گۆ گرمەی دە هۆڵی ئەگاتە ئاسمان زوڕناچی پیقەی زوڕنا دەر دێنێ سێ جار لە سەر یەک پیا ئەپیقێنێ پەنجە شلەکا ئەمجا لە سەر کون دێنێتە سەما هەزار وەکوو من بە بەکربەگی و فەتاح پاشایی ئەخاتە جوڵە تەواو ئاوایی هەندێ شۆڕژن کە مەیلە و پیرن سپی و نەرم و شل قاشی پەنیرن بیری زەمانەی گەنجی دێننە دڵ ئەدەن لە مێزەر هەر یەک چەپکێ گوڵ بە بۆنەی سەیرۆ دێن بۆ سەرشایی یەک لە یەکتری موبارەک بایی ئەمجا کچ و کوڕ بەزمی ڕەشبەڵەک قەتارە پێکن دەس ئەگرن بە یەک یەک بێوەژنی تەڕ پیری تەڕپۆش تۆزێ چەرمەڵە و تەواوی دڵخۆش سەر چۆپی ئەگرێ بە لەنجە و لارە کوڕ و کچ تێکەڵ ڕیز بە قەتارە. ئەم شان و ئەوشان وەک کەوی پڕخاڵ هەڵ ئەسووڕێنێ پەی لە پەی دەسماڵ کوڕ و کچ تێکەڵ دێنە سەر شادی ئەڵێی وەرەگرن ئەمری ئازادی سا دڵ بلەرزێ سا چاو بڕوانێ سا دەم پێکەنێ هەتا ئەتوانێ سا خەم هەڕاکا مل خۆی بشکێنێ سێ هەزار قەیسەر لەویا نانوێنێ مامەی ڕیش سپی دێتە سەر سەیران هەر بیرەکاتۆ لە جاری جاران ئەزانێ ئەمە ئیشی خۆی بووە پیری و هەزار عەیب لە دەستی چووە کە سەرچۆپیکێش ئیشوە ئەنوێنێ، مامەیش بەو جۆرە سەر ئەجووڵێنێ. سنگی پێی جار جار ئەدا لە زەوی، بیر ناکاتەوە لە کۆکەی شەوی. لە ناو خەیاڵا وەها مەست بووە، نازانێ ئاخۆ دێرە یا زووە. کیسە تووتنەکەی دەردێنێ جار جار، سەبیل تێ ئەکا بەرامبەر قەتار. دووکەڵ لە لووتی وەک قەفی ڕەشمار، پێچ پێچ دێتە دەر لە سەر تا بە خوار. بەم جۆرە بەزم و هەڵا و هەرایە کاتێ ئەزانن عەسرە و دوایە بەتاڵی ئەکەن نەچنەوە بۆ ماڵ بۆ سەر ئیش و کار ناوماڵ و مناڵ شاباشی چاوەش درەم و دینار دا ئەبارێنن وەکو هەوری بەهار. شاباشی چاوەش درەم و دینار دا ئەبارێنن وەک هەوری بەهار بۆ تەنیا ڕۆژێک وا تەکانە دەن ئاخۆ بۆ جەژنی سەربەستی چی بکەن